منەی خدا دۆستان هەموو لایەک و بەخێر بن ئەو ڕۆسێنی دانیشتنە لە زنجیرەی دانیشتنەکانی مێژووی فەلسفەی ڕۆژاوە ئەو باسەی ئەوڕۆ دای دەمەزرێنی کاری لەسەر دەکەین سێ فیلسوفی بەنێوبانگ و گرنگی ئاتێنی سوقات و ئەفلاتون و ئەرەستو هیوادارم کاتی ئەوە هەبێت کە بتوانین بەحسی هەمویان بکەین پێشدا لە سوقات دەستێت ئێمە لە دانیشتنی پێشودا باسی ئەومان دوایین فیلسوفانی پێش سوقات فیلسوفانی پێش سوقات لە سەدەی حەوتی پێش زینەوە دەست پێ دەکەن هەتا سەدەی چواری پێش زین باسی ئەومان کرد کە دوایین فیلسوفانی پێش سوقات لەگەڵ سوقاتی هاوکات سوقات زۆرێک لەوانی دی بوو بابەتێک ڕیزبەندی واقعەکانە واقعەکان ئایا لە باری گرنگایەتی و هەم وەک یەکن ئەگەر ئەمە پێمانەوە بێ فەلسەفە هەرکەکەی بریتە لە ناسینی جیهانی واقع ناسینی حقیقەتەکان ئایا هەم حقیقەتەکان وەکو یەک بوو ئەوە دەبن کە فیلسوفەکان کاتیان لەسەردا بنێن و ڕەحمەتیان بۆ بچێشن باسی دووەم باسی مێتۆدی وەخنگرانی سوقراتە باسی سێومیش باسی پەیوەندی نێوان فەزیلەت و حقیقەتە لە ڕاستیدا دەتوانین بڵێن فەلسەفەی ئەخلاقی سوقراتیە دوای ئەو سێ باسی دەچینە سەر باسی ئەفلاتونی لە باسی ئەفلاتونیش گرنگترین تێوری ئەفلاتونی بریتە لە تێوری جیهانی میسالەکان یا جیهانی فۆرمەکان بەحسیوی دەکەین لە کۆتایی بەحسی ئەفلاتونیشدا لە پەرژەینە سەر فەلسفەی هونەری ئەفلاتونی ئەفلاتون بە نێوبانگەکە کۆک نەبوو لەگەڵ هونەرمەند ئەڵبەت ئەو کۆک نەبوونا خۆی شخصی نەبوو ناکۆبوونی ئەفلاتون لەگەڵ هونەرمەندان سەرچاوە گرتو لە فەلسفەی ئەفلاتونی ئەفلاتون فەلسفەکەی جوورێک داڕشت بوو کە لەو داڕشتنەدا لەو جیهان بینیە تایبەتەدا دوای بەوردی بەحسی دەکەین هونەرمەندەکان جێگایشی تایبەتیان نەبوو بە پێچەوانە جێگایەکی نزمیان فۆنکسیونێک و کارکردێکی نزمیان و دوجاریش دەگەی لەسەر بەحسی ئەرستوی ئەرستو شاگردی ئەفلاتونی بۆ چۆن ئەفلاتونی شاگردی سوقراتی بوو بەشێکی زۆر گرنگ لە فەلسفەی ئەرستو دیالۆگەشی ڕەخنەگرانە لەگەڵ مامۆستایەکەی خۆیەت دیالۆگەشی ڕەخنەگرانە لەگەڵ ئەفلاتون لە بەسی فیلسوفانی پێش سوقراتدا باسی ئەومان کردە فیلسوفانی پێش سوقرات فەلسفەی خۆیان لەسەر گردون ناسی یا کەیهانشناسی دامەزراندن گرنگترین پرسیاری ئەوانە ئەوە بوو کە جیهان لە گشتایەتی خۆیدا لە چی پێکاتوە هەر یەکەی وەڵامشی دا دۆستان ئەگەر لە بیریان بێ تالز بەحسی ئەوەی کردی جیهان لە گشتایەتی خۆیدا لە ئاو پێکات ئاناکسیمەندێر ڕەخنەی لەو بۆ چونی گرتی جیهان لە شتێکی بێسنوور و نادیارەوە روتوز هاتووە کە بریتیە لە ئاپایرۆن ئاپایرۆن لە زمانی یۆنانیدا یعنی بێسنوور نامتعین ئەناکسیمنس پێی وابوو جیهان لە هەوای دروست بووە هەر لە جێدا ئەناکسیمنس پێی وابوو ژیانی مەودوداتی زیندوو بەهۆی ڕۆحەوەیە ڕۆحیش لە چی بەوجود هاتووە لە هەوا چونکە هەوا ڕەوانە دەڕوا هەر لە فارسیدا ئێمە چ وشێک بۆ ڕۆح بەکاردێنین ڕەوان ڕەوانی هیچ شتێک کە دەڕوا ئازادە ئەمە شێ خەڵمان لێ دەکەوێت ئەمە ڕۆحی مە بە گوێرەی بۆچوونی پێشینیان ڕۆحی مە لە جەستەی مەوە دەر دەکەوێت و دەچێت گەشت و گوزاری جیهان دەکات بۆی ئەمە خەڵم دەبینی لە ڕوانگەی پێشینیانەوە خەون بریتییە لە چی؟ لە گەشت و گوزاری ڕۆح، ڕۆحی ڕەوان، ڕۆحی بزۆز، وەختێک کە ئەمە ڕۆشت ئەمە نووسی لە زمانی عەڕەبیشدا ڕۆح لە چ مادەیەش وەرگیراوە لە مادەی ڕەوحی عەڕەبەکان بە بای دەڵێن ڕیا ڕیاح یعنی شتێک کە زۆر دەزووەتەوە دەڕوا ئازادە بە ڕۆشتندا ڕەوانە ڕیاح لە باری وشەیەوە دەگەڵ ڕەوانی هاومانان ڕەوانی شتێک کە بە ئاسانی دەڕوا ڕیاحی لە شتێک کە بە ئاسان دەڕوا ئەناکسیمێن زیکو دەمە هەناسە دەشوشی بۆیە زیندوو زیندووبوونی مە بەهۆی چیەوەیە بەهۆی هەناسە شێشانیمەوەیە کەواتە ڕۆحی مە لەسی پێکاتوە ڕۆحی مەیا شتی کە بۆتە هۆی ئەوەی کە ئەمە زیندوو بووین لە هەواوە پێکات ئەو میراتە فکریا گەیشتە سوپاتی سوقراس باسی ئەوەی کرد کە ڕاستە یەکێک لە گەورەترین فەزیلەتەکان ناسینی حقیقەتە ئەما ئەو پرسیارەی هێنا گۆرە ئایا هەموو حقیقەتەکان وەکو یەک گرنگی یامە دەبێت لە نێوان حقیقەتە زۆرا زۆرەکان و لە نێوان لە نێوان ناسینی واقع زۆرا زۆرەکاندا ڕیزبندیە شیشیا و دروست پێکبێنیت سۆقرات بەحسی ئەوەی کرد تی بۆ نمونە ئەمن ئەگەر بزانم جیهان لە چی پێکاتووە لە ئاو پێکاتوە یا لە هەوا پێکاتوە یا لە ژمارە پێکاتوە یا لە ئاپایرۆن پێکاتو بۆ حاڵی من چ جیاواز ئایا بۆ من گرینگە بڕاستی بۆ ئینسان گرینگە ئینسان ئەوە بزانێ یا نەیزانێ چ جیاوازیەک لە حاڵی ئینساندا پێک دێ سوقاتی جیاوازیەک پێک نایە زۆر گرینگ نییە بۆ نموونە ئەمن ئەگەر بزانم لەبەر ئەو دەرکەی کۆماخیزێک ڕۆ کراوە، ئەو کۆماخیزە چەند دلکخیزی هەیە، ئەگەر بزانم ئەوە یان نەیزانم لە حاڵی مندا چ جیاوازی ئەمن ئەگەر بزانم لە مەو فڵانە مەودایی عەرز چ ئەستێرێک هەیە یان نییە ئەو ئەستێرەیە تیشکی چەندە ڕووناکە یا ڕووناک نییە ئەوە چ شوێندانانیشی لەسەر حاڵ و وەزی من و حاڵ و وەزی مرۆڤ بەگشتی هەیە کەواتە لە یەکەمین هەنگاودا سوقات بەو ئەنجامەی گەیشت کە پێویستە ئەمە ئەوەندەی کە هەستیاری حەساسین بۆ ناسینی حقیقەتەکان ئەوەندەش هەستیار بین بۆ لێک هەڵاواردن و جوداکردنەوەی حقیقەتە گرنگەکان لە حقیقەتە ناگرنگەکان سوقرات ئەو پرسیارەی هێنا گۆڕێ گرنگترین حەقیقەت کە زانینەکەی جیاوازیەکی زۆر گرنگ لە حاڵی مەدا پێکدێنێت چیە ئەو حقیقەتە بریتە لە ناسینی خودی ئینسان پێویستە ئینسان خۆی بناسێت ئینسان ئەگەر نەزانێت جیهان بە گشتی لە چی پێکاتوە لەوانەیە زۆر نەزانینەکەی زۆر کەم و کوڕی نەبێت ئەگەر نەزانی فلانە ئەستێرەیە چەندەی مەودا لەگەڵ عەرشەیە لەوانەیە نەزانینەکەی زۆر کەم و کوڕی نەبێت ئەما ئەگە پیاو لەبارەی خودی ئینساندا لەبارەی خودی مرۆڤدا ئاگاداری نەبێت ئەو نەبوونی ئاگاداری لە ڕوانگەی سوقاتەوە بڕاستی کەم و کوڕیشی زۆر بەرچاو بۆیە سوقرات دەڵێ گرنگترین بابەتی فەلسەفە بریتیە لە چی لە ناسینی ئینسان ناسینی خۆت واقعێک هەیە ناسینی ئەو واقعی لە ناسینی هەموو واقعشی دیکە گرنگتر و بەرچاوترە ئەو واقع بریتە لە خودی ئینسان کەوایە دۆستان دەتوان بخۆیان بەو ئەنجامی بگەنکە ڕەچەڵەشی فەلسفەی ئەگزیستانسیالیسم دەگەڕێتەوە سەر سوقات چونکە سوقات یەکەمین فیلسوف بوو کەپتی پێویستە ئەمە لە هەستیناسیەوە بابینەوە سەر مرۆڤناسی هەمیشە لە فەلسەفەدا ئەو کێشەیە هەبووەکە ئەو بابەتە سەرەکیە کە فەلسەفە دەبێت بپەڕێتە سەری کامە بابەت لاری وایە تویانە هەستیە وجودە گرنگترین بابەت کە فەلسەفە قسەی لە دەکا وجودە ئەندێک وایە هەستیە ئەو هەستی هەر تایبەت بە ئینسان نیە وجودی هەر شتێکی کە بوونی هەیە خودا ئینسان سروشت بەر دار ئاسمان ئەوە هەموو ئەوانە بوونیان هەندێک وڵامیان داوە هەندێک کەس توە گرنگترین بابەتی فەلسفە معریفەناسیە بۆ ئەوانە ئەوە ڕەت ناکەنەوە کە هەستی ناسی بوون ناسی گرنگە بەڵام بەس ئەوەی دەکەن دەڵێن ئەمە بوون بەسی دەناسی بە کەرەستە معریفیەکانی خۆمان دەناسی بە کەرەستە مەعرفیەکانی خۆمان بوون دەناسین کەوایە پێشەوەی کە بوون بناسین پێویستە ئێمە ناسینیشی ڕاست و دروستمان لەسەر کەرەستە مەعرفیەکانی خۆمان چونکە ئەگەر ئێمە بە چاویلکەیەک بە عینەکێک چاو لە دنیا بکەین ڕاستە بەهۆی ئەو عینەکەەوە دنیا دەناسین ئەما پێش ئەوەی کە دونیا بناسین پێویستە خودی چاویلکەکە بناسین بۆ چونکە چاویلکەکە تایبەتمەندیە فیزیکەکیانی ئەو چاویلکەیە ڕەنجی ئەو چاویلکەی شوێن دادەنێ لەسەر ناسینی مەلە دنیای چونکە ئەمە لە پشتی ئەو چاویلکەیەوە چاو لە دنیا دەکەن کەوایە دەڵم پێشەوەی کە دنیاکە بناسی پێویستە خودی چاویلکەکە بناس لێرەدا چاویلکەکە تەمسیلێکە لە چی لە کەرەسە معرفیەکانی انسان کەواتە ئەوان دەڵێن گرنگترین بابەت بریتە لە معرفەدا لە سەدەی بیستەمدا هەندێک فیلسوف پەیدا بوون پێیان گرنگترین بابەتی فەلسەفە نابوونە نە معرفەیە بەڵکو زمان چونکە ئەمە فەلسەفە بە زمان دەردەبێت جاری وایە هۆی زۆرێک لە کێشە فەلسەفیەکان بریتیە لە خراپ بەکارهێنانی زمان ئەمەگەر بە شێوەیەشی دروست بتوانین شیکاری زمانی بکەین دەستگایەکی زمانیمان هەبێت سیستمێکی زمانیمان هەبێت کە دەو سیستمە زمانیەدا وەکو ریاضە وەکو ماتماتیک لە ریاضیاتدا زمانێک هەیەکە ئیمکانی خەتا دێنێتە کەمترین ڕادەی خۆی چونکە زمانەکە زمانیش یەکجار زۆر دەقیقە ئەو فیلسوفانی کە گرنگایەتی دەدەن بە زمان دەڵێن بۆچی کێشەی فەلسەفی دەتێگۆرە چونکە زمانی قسەکردنی ڕۆژانە زمانیشی ورد و ورد بینانە نییە زمانیشی دەقیق نییە هەر بۆی کێشەی فەلسەفیش دەنێتەوە گەوایە ئەمە پێویستە بۆ کاری فەلسەفی ڕەشد و جدی بپەژێنە سەر چی سەر زمان ویستم ئەوەی بڵند کە لە هەر چاخێکی مێژووی فەلسەفەدا لە هەر دەورەیەکی مێژووی فەلسەفەدا فیلسوفەکان بابەتێکیان بە گرنگ زانیوە ئێگزیستانسیالیستەکان کە لە کێرکەگورەوە لە کێرکەگور بە دواوە پەیدابوون و دوو لکی فەلسەفەی ئێگزیستانسیالیسم دوو لکی زۆر جدی لێکەوتەوە لکێکی دینی و لکێکی غیری دینی هەم ئەگزیستانسیالیسمی دینیمان هەیە و خودی تێکردووی هەم ئەگزیستانسیالیسمی غیری دینیمان دواتر ئەو لکە زۆرتر قسەی لەسەر وەکو کامۆی ئاڵبەرکان وەکو سارتری ئەوانە نمونەی ئەگزیستانسیالیستی غەیری دینی ئەوانە دیان کوت بابەتی سەرەکی فەلسەفەی بریتیە لە ئینسان لە وجودی ئینسان ئەگزیستانسیالیسم لە سیوە هاتووە ئەگزیستنس ئەگزیستنس یعنی وجود ئەمە مەبەستی وانە لە وجود وجود بەگشتی نەبوو بەڵکو وجودی ئینسان ڕەسەڵەشی ئەو شێوە فکرکردنەوەی دەگەرێتەوە سەرچێت دەگەرێت و سەر سوپاد یەکەم کەس بوو چی واقعەکان هەموو وەکو یەک گرنگ بی گرنگترین واقع کە پێویستە ئەمە بیناسین وجودی ئینسان بوونی خود ئینسان سوپاد دروشمەشی زۆر بەنێوبانجی هەیە ئەو دروشمە ئەوەیە دەڵێت ژیانی تاقینەکراوە بایەخی ژینی نییە یەکێک لە بەنێوبانگترین قسەکانی سوقاتێ هەر ئەو بابەتە پردی پەیوەندی نێوان ئەو بابەتە و بابەتی دوایە بابەتی دوایە بریتە لە چی لە بەحسی سوقراتی مێتۆدی ڕەخنەگرانی سوقرات سوقرات دەڵێ ئێمە نابێت هیچ بۆچوونێک بەبێ تاقیکاری وەربگرین ئەو بۆچوونەی کە لە نەریتەکان لە تەقلیدەکان لە سونەتەکان وەردەگیرێ ئەو بۆچوونانە ڕاستە زۆر کەس دەمێشکیاندا دەسەستێ و کاروباری ژیانی ڕۆژانی خۆیان بەو بۆچوونانە ڕادەپەڕێن ئەما دەڵ ئەو بۆچوونانە ڕەسەنی ئەو ژیانەی کە لەسەر ئەساسی بۆچوونە تاقینەکراوەکانەوە دامەزرابێ ژیانیشی ڕەسەن نیە دیسان ژیانی ڕەسەن زاراوەیەک بوو کە ئێگزیستانسیەلستەکان زۆر کەوچیان لێوە ژیانی تا ژیانی ڕەسەن ئەو ژیانەیە کە بڕگە بە بڕگەی بۆچوونەکانی بڕگە بە بڕگەی عادەتەکان و نەریتەکانی بە تاقی کرابێتەوە یعنی چوو بێتە ژێر پرسیار کەسێک دەتوانێت دینی باب و باپیرانی هەبێت کەسێک دەتوانێت بۆچوونی باب و باپیرانی هەبێت ئەما بە شەرتێک بڕگە بە بڕگە و جونگە بە جونگە و ڕستە بە ڕستەی ئەو بۆ چونانەی بە تاقی کردێتەوە بۆ خۆی بیری لێکردێتنەوە ئەگەر بەدڵی بوو بن وەری گرتن و ئەگەر بەدڵی نەبوو بن وەلای ناون هەر ئەو شێوە ئاراستەیە ئەو شێوە تێفکرینە وای لە سوقراتی کردکە لەسەر مێتۆدێکی کارێک تا بنێوی مێتۆدی ڕخنەگران مێتۆدی ڕخنەگرانە چیە سوقرات کەڵکی لە دیالکتیک وەردەگرت دیالکتیک بە چ مانایە دیالکتیک مێتۆدێکی فەلسەفی بوو کە سوقرات کاری پێدەکردوە دوایە لە کتێبەکانی ئەفلاتونیدا لە شێوەی نووسینی کتێبەکانی ئەفلاتونیدا ڕەنگیدا دیالکتیک بریتە لە گەڕان بە دوای حقیقت لە ڕێگای وتوێژەوە گەڕان بە دوای حەقیقەت لە ڕێگای پرسیار و وەڵامەوە شێوەی کاری سوقرات ئێوە بوو سوقرات هیچ نووسراوەیەشی لە خۆی بەجێ نەهێشت هیچ کتێبێکی لە خۆی بەجێ نەهێشت ئەوەندە ناسیاری ئێستا ئێمە لەسەر سوقراتمان هەیە بەهۆی کتێبەکانی ئەفلاتونەوە ئەفلاتون کتێبەکانی کە دەنووسی کتێبەکانی بە شێوەی فەلسفەی ئەوڕۆ نەدەنووسی هەندێک بەحسی عشقی فەلسفی هەندێک بەحسی ڕووتی فکری بەڵکو کتێبەکانی بە شێوەی داستان چیرۆکێک بوو لەو چیرۆکەدا چەند کەسێک دەوریان دەژێرە عادەتەن یەکێک لەو کەسانە سوقرات ئەوانە پێکەوە توێژیان دەکرد و توێژی فەلسفیان دەکرد لەسەر بابەتێکی بۆ نمونە لەسەر دادپەروەری یا عەداڵەت ڕاستەکەیان دەبەر دەپێشێ و لە جەنگەی بردنەپێشی باسەکەیدا هەندێک چەمکی زۆر گرنگی فەلسەفی هەندێک مەفهومی زۆر گرنگی فەلسەفی ڕوون دەبوو سۆقرات کاری ئەوە بوو دەچوو نێو خەڵکی قسەی لەگەڵ خەڵکی دەکرد کەسێکی ڕادەکرد لە کۆڵانان یا لە شەقامان کەسێکی ڕادەکرد بۆ نمونە لێ دەپرسیری خودت تو ئاگاداری لەسەر چەمکی عداڵەت هەیە مەفهومی عداڵەت بەردەنگەکە یا مخاتبەکەی دەکرد بەڵێ سقرات دێک زۆر پێ خۆشە تو ئاگاداری لەسەر عەداڵەت پێ پێم خۆشە گۆمی ڕوون پێ بزان عەداڵەت چیە بەردەنگەکەی دیکرد عەداڵەت ئەوەیە سقرات ئەو قسەی لەو بەردەنگەی وەردەگرت حەولی دەدا کەم و فوریەکانی ئەو قسەیە ئەو پێناسە سەرەتاییە ڕوون بکاتەوە حەولی دا ڕەخنە لەو پێناسە سەرەتاییە بگرێت بە بەردەنگەکەی دەکوت دەکوت ئەو قسەی تو لەو شوێنیدا لەو شوێنیدا لەو شوێنیدا کەم کوڕی هەیە بەردەنگەکەی بۆی دەزانی کە بەڕاستی ئەو قسانی شقات ڕاس ئەو ڕخنانە لە جێگای خۆیاندا کەواتە لە ئەنجامی ئەو ڕخنەکاریەدا دەگەیشت بە گەڵاڵەیەشی تازە بە سوورەتبندیشی تازە لا ئەو چەمکەی کە خەریکە قسەی لەسەر دەکرد داهاتنا ئاستێکی سەرتر دیسان لەو ئاستەشدا هێندە قسە دەکران سوقرات ڕەخنەی لەو قسانە دەگرت و دووبارە ئەوانە حەویان دەدا پێکەوە دوو بە دوو ئەو ڕەخنانە ئەو کەم و کوڕیانش لا بەن و بگەن بە ئاستێکی سەرتر یعنی ئەو عقلانیەتەی کە سوقرات کاری لەسەر دەکرد ڕێک بریتی بوو لە عقلانیەتی ڕەخنەگران عقلانیەتی انتقادی ئەو باسە باسێکە وەک دەڵێن هەویرەکە ئاوی ئاوی زۆر دەبات باسی شێکجا زۆر پێویستە لێردا کەوانەیەک بکەینەوە هەر لە زمانی سوقراتەوە تەنانەت لە زمانی پێش سوقراتەوە دوو شێوەڕوانی بەنیسبەتی عقلانیەتە بووە شێوەڕوانینێک بریتی بۆ لە عقلانیەتی ئیسباتی شێوەڕوانینیشی بریتی بۆ لە عقلانیەتی ڕەخنەگرانەیە ئینتقادی عەقڵانیەتی ئیسپاتی لەسەر ئەو بۆچوونە سەرەکیە دامەزراوە کە مرۆڤ نابێ بڕوا بە هیچ شتێک بێنێ مەگەر ئەوەی کە بتوانێت ئەو شتە ئیسبات بکات بتوانێت بیچەسپێنێ هەموو شێت چەسپاندن بەکاردێنی لە کوردیدا بۆ ئیسبات بکات چەسپاندن ئەو کەسانەی کە بڕوایان بە عەقڵانیەتی ئیسباتی هەیە زیاتر بڕوایان بە هێزە ئیجابیەکانی معرفەی ئینسانەوە هەیە پێیان وایە کە معرفەی ئینسانی هندێک توانای ئیجابی هەیە بەهۆی ئەو توانایانەوە دەتوانێت پێی بە هەندێک شت ببات ئەو حقیقەتانە چ حقیقەتی ریاضی بێت چ حقیقەتی فیزیکی بێت چ هەندێک بابەت بێت دەربارەی سیاست و کۆمەڵگا ئەوانە مەعریفەی ئینسانی هەندێک توانای هەیە توانای ئیجابی هەیە بۆ دەبێت بەهۆی ئەو توانا ئیجابیانەوە مرۆڤ بگا بەو تێزانە بەو بۆچوونانە کرد کە شیاوی پشت بێبەست پشت پێبەستن ئەو تێزانێک کە شیاوی پشت پێبەستن کامە تێزن ئەوانن کە ئیسبات کراوە ئەوانە بڕواایشی زۆر خۆشببینانیان بە نسبەتی ماکەی بزانەوە هەندێک فیلسوفی دیکە هەن بە پێچەوانەیوانە بڕوایان بە عقلانیت هەیە بەڵام پێیان وایە هێزی ناسینی مرۆڤ زیاتر لەوەی کە هێزی ئیجابی پشت پێ بەستراوی هەبێ هێزی سەلبی پشت پێ بەستراوی هەیە یعنی چی یعنی عەقڵی مرۆڤی زیاتر لەوەی کە توانای ئیسباتکردنی بۆچوونەکانی هەبێت، توانای چی هەیە؟ توانای ڕەخنەگرتن لە بۆچوونەکانی هەیە. یعنی ئەوانە دەڵێن سەرەتا ئەمە دەبێت تێزێک دەرببێت، بۆچوونێک دەرببێت، جا ئەو بۆچوونەیە بۆ خۆمان دەری ببین یا لە باوباپیرانمانەوە وەرمان گرتووە، یا لە دین وەرمان گرتووە یا لە ئوستورە وەرمان گرتووە یا لە چیرۆکێک وەرمان گرتووە یا پێمان ئیلهام بووە فەرقی نییە ئەمە هەندێک بۆچوون وەردێت ئەو بۆچوونانە هەتا ئێمە بیرمان لێ نەکردوونەتەوە وێرس و زۆر ڕەختە و ڕێک و پێک و ڕێک و پێک بن و جێگای ڕەخنەکاری نەبوو ئەمە هەر لەگەڵ کوو گەڵاڵەمان کردن قسەمان لەسەر کردن هەوڵماندا کەم و کوڕیەکانی دیار بکەین دەبینین لە زۆر جێدا بەڕاستی ئەو کەم ئەو بۆچوونانە دەلەن کەواتە ئەمە دەبێت ڕەخنە لەو بۆچوونانە بگرین کە ڕەخنەمان لە بۆچوونەکان گرت بۆچوونەکانمان دەگەنە دەگەنە ئاستێکی سەرتر دەگەنە تەرازێکی ژوروتر دیسان لەو ئاستە سەرترشدا ئەمە حەول دەدەین بەهۆی هندێک وردبینی زیاترەوە ڕەخنە لەو بۆچونانە بگرین دەڵێ ئەو ڕەوتە ئەوەندە درێژە پێ بدەین هەتا بگەینە هەندێک بۆچوون کە ئیدی جێگای ڕەخنە لێگرتن نەبن ئەو بۆچوونانەی ئێستا ئیدی بە هیچ شێوەیەک ناتوانین ڕەخنەیان لێ بگرین ئەوانە ناڕاستەوخۆ ئیسبات بوونە ناڕاستە خۆ بەس دەڵێ ئێمە ئەوا شتەکانی سپات دەکەین هێندە ڕەخنە لە بۆچوونێک دەگرین هێندە بۆچوونێک هەڵدەشێلین هەتا دوجار جێگای ڕەخنەی نەهێڵینەوە ئەو بۆچوونە کە هێندە ڕەخنەی لێ ژیراوە کە کەسی دیکە نەتوانانی ڕەخنەی لێ بگرین ناڕاستە خۆ ئیسپات ئەوە جێگای پشت پێ بەستین ئەوانە دەڵێن هێزی معرفەی مرۆڤ زیاتر بۆ ڕەخنەکاری هەڵسووە ئەمە دەبگەڕێنەوە سەر ئەو بۆچوونانێک کە لە دانیشتنی یەکەمدا پشیمان کردنەوە دۆستان ئەگەر لە بیریان بێ لە بەحسی عەقڵانیەتی ڕەخنەگرانەدا بەحسی ئەومان کرد پشمان مرۆڤ لە باری معرفیەوە لە باری عەقلیەوە بوونەوەرێکی سنووردارە زانستی ما بێبڕانەوە نییە بێنایەت نییە ئەمە هێندێک شت دەزانین هێندێک شتیش نازانین ئەو ئاگاداریش کە لە واقعمان هەیە هەرگیز ناگاتە ناخی واقع ئێمە هەرگیز ناتوانین ئەو ئیدعا و بانگەشەیە بکەین بڵێن بۆچونێکمان دەربڕیوە تئۆریەشی فیزیکیمان دەربڕیوە تئۆریەشی بایۆلۆژیکمان دەربڕیوە کە ئیدی دوای بە هیچ فیزیکدانێک یا هیچ بایۆلۆژیستێک ناتوانێت بێت قسە لەسەر قسەی مەبکات واقع ئەو جورەی کە هەبووە من نیشانمان داوە حوسەینە هەرچەندە بەرچاو ڕوونانەش بێ هەرچەندە گوزارش لە واقعش بکە هەرچەندە واقعبینانەش بێ دیسان واقع لە بۆچووی ئێمە دەوڵەمەندترە بۆ چونکە واقع بێنەهایەتە ئەما بۆچوونەکانی ما زانستی ما بێنەهایەت نییە ئەمە بگەینە هەر ڕادەیەک لە زانست لەوانەیە کەسێک هەبێ کە لەمە زاناتر بێت بۆچوونەکانی من هەمیشە کە مکتوبیان کردن ئەوە تێزی سەرەکی عقلانیەتی ڕەخنەگرانێت چونکە بۆچوونەکانی ما هەمیشە لە ئەماگەر ئەفلاتون بین ئەرستو بین نیۆتۆن بین ئەنیشتین بین هەر کەسێکی بین بۆچوونی مە بەنسبەتی واقع کە مکوڕی تێدایە واقع هەندێک شتی تێدایە کە بۆچوونی ما ئەو شتانەی بە دروستی نەپێکاوە ئەمە هەر کەسێکی بین بۆچوونەکانی ما کە مکوڕیان هەیە کەوایە دروستەکەی ئەوەیە بۆ سوی هەر کەسێک وەردەگرین ڕەخنەکاری حەوز بین کەم و کوڕیەکانی بدۆزینەوە وەلایان بگەن و خۆمان بگەینە ئاستێکی معرفی سەروت عقلانیت انتقادی لەسەر فیزیکدا سقراط دەیکوت پیشەی من پیشەی دایکمە دەڵم دایشی سقراتی ماما بوو ماما خۆ کۆرپەی ناخڵقێنێ تاقەکارێکی کە مامالێکە ئەوەیە یاریدەی دایکەکەی دەکات بە شێوەیەشی سروشتی منداڵەکەی ببێت منداڵەکە ڕوتی ڕوتێکی سروشتی منداڵەکەی لە منداڵدانی ئەو دایکیدا دەگورێن وەختێک کاتی منداڵبوونەکە هات ماماکە یاریدەی دایکەکەی دەکات کە ئەو کۆرپەیە کە لە دژیدایە بە شێوەیەشی سروشتی لە دایک سوقرات دەیکوت ئەمە هیچ شتێکی فێرن بۆ ناکەن بە کردەوەش هیچی فێری بەردەنگەکانی نەدەکرد فقط دەشو قسەی لەگەڵ دەکردن دەیکوت حەول دەدەن ئەو بۆچوونانی کە دەمێشکین گۆدان لە دایک ببن لە منداڵدانی مێشکین گۆ بێنە دەرێ و دوای ئەمە سای بکەین کار لەسەر ئەو بۆچوونانە بکەین کەم و کوڕیەکانیان لا بکەین چیرۆکەکەی دەیگێڕنەوە لە یۆناندا دینی یۆنانیەکان چەند خودایی بوو یۆنانیەکان چەندین خودیان پرست ئەلبەتە ئەو خودایانەی کە ئەوان دەیان پرستی هەمویان خوڵقێندراوی خودایەکی گەورە بوو ئەوەی ئەمە لە ئیسلامدا یا لە مەسیحیەتدا پێیان دەڵی مەلائیکە یا پەری یا فرشتە ئەوان بەو مەلایکانیان دەکرد خوددا ئەو خوددایانیان دەپرستی هەر شارەی بۆ خۆی خدای سێ بۆ ئەو خدایانە زۆر جاران ئیلهامیان بە مرۆڤە ئاینەکانی خۆیان دەکەن بەڵام جارێکی لە پرزگای دێلفی ئیلهامێک بە ڕاهیبەکەی ئەو پرزگای کرابوو لە ئیلهامەکەیدا پێی کرابوو کە زاناترین کەس لە یۆنان سوقراتە ئەو قسەیە کە گەیشتە سوقراتی سوقرات لێ کردم پێم سیر بۆ دەبێت لەو ئیلهامەی دا من دەزانە کەسی یونان ناسێنرا بوو بۆ من زانانی دڵە دوای زۆرم لێ کۆڵیەوە زانیم ئەمن فەرقم دەگەڵ خەڵکی دیکە شتێکە زانە قسەیەش کە سوقرات خەریکە بیکە قسەیەکی ئەساسییە کە چییەتیی عەقڵانییەتی ڕەخنەگرانە و چییەتیی مێتۆدی ڕەخنەگرانە ڕوون دەکاتەوە. سۆقرات دەڵێ، ئەمن لە دواجار لە کۆتاییدا زانیم ئەمن شتێک لە خەڵکی دیکە زیاتر دەزانم. ئەمن بۆ خۆم ئاگاداریم لەسەر نەزانینەکانی خۆم هەیە. ئاگاداریم لەسەر جەهلی خۆم هەیە ئەمە خەڵکەکەی دیکە کە شتەکەی نازانن ئاگاداریان لەسەر جەهلی خۆیان بە گوتەیەکی دیکە دەیکوت ئەمن شتەکەی نازانم بۆ خۆشم دەزانم کە ئەو شتەی نازانم ئاگادارم بەسەر نەزانینەکەی خۆمدا ئەما خەڵکی دیکە کە شتەکە نازانن بۆ خۆشیان نازانن کە شتە نازانن بەپێچەوانە پێیان وایە کە دەیزانن دەیگوت جەهلی من نەزانینی من نەزانینێکی سادەیە جەهلی بەسیتە ئەمە نەزانینی وان نەزانینێکی تێکەڵاوە جەهلی مڕەکەبە من نازان هەتا ئەو ڕادەی کەشتەکە نازانم جەهلم هەیە ئەما چونکە ئاگادارم بەسەر نەزانینەکەی خۆمدا جەهلەکەم سادەیە ئەما ئەوان کە نازانن ناشزانن کە نازانن بەسەر جەهلی خۆیاندا ئاگادار نین کەواتە جەهلی وان جەهلێکی چەند قاتە جەهلێکی مرەکەبە سۆقرات یەکەم کەس بوو لە مێژووی فەلسەفەدا کە کوتی ئەمە ئەگە بزانین لە شوێدا کەم و کوڕیمان هەیە بۆ چونەکانمان لە شوێدا کەم و کوڕی هەیە ئەمە لە شوێدا شتێک نازانین ئەمە هەنگاوێک لە ڕێگای گەشەی مەعرفیدا بەرەو پێش چوینە ئەو قسەیە بیست و سێ چوار سەدە دواتر فیلسوفێکی ئۆتریشی بە نێوی کارل پۆپێر دووپاتی کردەوە پۆپێر باسی ئەوەی کرد کوتی ئەمە وەختێک دەزانین فڵانە تێوریەمان لە شۆدا لەنگ و لۆری هەیە لە شۆدا کەم و کۆڕی هەیە تەشخیسی کەم و کوڕیەکان هەنگاوێک هەنگاوێک لە پێناوی گەشەی مارکی گەشەی مارکی بریتی نییە لەوەی کە ئەتوو بە بۆچوونێک بگەیت کە بتوانانی ئیسباتی تێوی کەسیش نەتوانێت ڕخنەی لێ بگرێت گەشەی مارکی بریتە لە دۆزینەوە یەکێک لە کەم کوڕیەکانی بۆچوونەکانی خۆمان ئەوە نزیکتربوونەوە لە واقع یەکێک لە زاراوە فەلسەفیەکانی پۆپەری بریتە لە نزیک بوونەوە لە واقع تەقەڕۆ بێ بە سێت دەڵێ ئمە هەرگیز ناتوانین بە خودی واقع بگەین ئەما دەتوانین وردە وردە هەنگاو بە هەنگاو لە واقع نزیک بینەوە دۆزینەوەی کەم و کوڕیەکان بریتە لە نزیکبوونەوە لە واقع بۆپێر لێرەدا شوێن کەوتە و پەیڕەوی سوقراتێک بۆپێر فەلسەفەی ڕەخنەگرانەی ژیاندا وەکوێ کەسێک بوو لە قەڕنی بیستەمدا بە شێوەیەکی زۆر ڕوون و ئاشکرا بە شێوەیەکی زۆر جدی باسی ئەوەی کرد کە عقلانیەت ئیسباتی مرۆڤ بە هیچ جێگایەک ناگرێت بە پێچەوانە عقلانیەتی ڕەخنەگرانە دەتوانێت لە ڕەوتی گەشەپێدانی معرفیدا زۆر شوێندان بێت باسی سێمی سوقاتی باسی چۆنیەتی پەیوەندی بری بە ڕواڵەت بە بەرامبەر دانانی ئەو دوو چەمکە یا ئەو دوو مەفهومە تێکەڵکردنی دوو گوتەزا یا دوو مەقولەیە کە پەیوەندیان بە بوارێکی واحدەوە نییە فەزی لە بەحسێکی ئەخلاقی و ماڵی فەتش بەحسێکی ئەپیستمۆلۆژی ئەمە بۆچی وا دەڵێت من مەبەستی سوقراتی لەو قسانە سوقات دەڵێ کەس تووشی هەڵە و خراپەی ئەخلاقی نابێت مەگەر لە ڕووی نەزانیەوە بێت ئەو کەسەی کە تووشی خراپە دەبێت لەو زێگایەدا معریفەکەی معریفەیەشی تەواو نییە زانیاریەکی تەواوی نیە گە زانیاریشی تەواوی هەبێت تەواو بەمانای ڕاستەقینی گوشە ئەگەر زانیاریەکی بەڕاستی تەواوی هەبێت ئەو کەسە تووشی هەڵی ئەخلاقی نابێت بۆ بە پێچوانە کەسێک کە تووشی هەڵی ئەخلاقی بووە ئەو کەسە بێ ئەخلاق نییە ئەو کەسە نەزانە کەواتە ئەگە دەمانەوێت بێ ئەخلاقیەکان چارەسەرکەین دەبێت سکەین دەبێت ڕادەی زانیاری خەڵکی ببێنی سەر بۆیە سوقرات دەڵێت فەزیلەت فەزیلەتی ئەخلاقی بریتیە لە معنوی زۆر کەس ئەو بۆچوونەی سوقراتیان قبول نەکرد دویانە سوقرات قیاس بە نەفسی بۆ خۆی چونکە ئینسانێکی زۆر ئەخلاقی بووە ئەگەر زانی باش شتێک دروستە حتمما دەیکرد ئەگەر دڵنیاش با لەوەی کە شتێک ناڕاستە بە هیچ شێوەیەک امکانی نەبوو سوپاد و کاری بکات چونکە بۆ خۆی وابوو پێوا بۆ هەموو خەڵکی دیکە ژوار قیاس بە نەفسی زۆر کەس دەڵێن هەندێک کەس دەزانن فڵانە شتە خراپیشە زۆر تاشیش دەزانن سوور دەزانن ئەو شتە خراپە مادێت هەندێک لەو کەسانی کە شوێنکەوتەی سوقراتن جوابیان داوەتەوە دەڵێن هەنگۆ معنای دروستی زانین نازان ئەو کەسێک کە بەڕاستی بزانێت فلانەکارە خراپە بزانێ ها زانینەکەی زۆر تەواو بێت زانیاریەکەی کامیل بێ بەڕاستی و کارە ناکات من هەندێک کەس جوابیان داوەتەوە کتویانە لە نێوان نۆوینگ دات و بلیوینگ دات جیاوازی هەیە نۆوینگ دات زانینە بلیوینگ دات بڕوایە دەڵە زۆر جارە لەمە شتێکی دەزانین زانین لە ڕوانگی ئەو کەسانەوە لە ئاستێکی نزمتر لە بڕوادایە بڕوا زۆر قەویترە دەڵە زۆر جارە لەمە شتێکی دەزانین بەڵام بڕوای پتەومان زۆر جارە لەمە دەزانین سیگار ئەو کەسانی کە سیگار دەشێشن دەزانن سیگار بۆ دەستەی مرۆڤ زۆر کەس لەو کەسانی کە بڕوای دینیان هەیە دەڵن ئەو هەر دەگەڕێنەوە سەر ئەو تێوری دەڵن بۆچی پێغەمبەرەکان هەرگیز تووشی گوناح نابن چونکە ئەوان نەوعەک بیلیویان هەیە کە دەگەڵ زانینیمە زۆری جیاوازی هەیە ئەوان زورێ شتەکە دەبینن کە ئەنەهو ئەگەر فلانە کاری بکەن وەک ئەوەیە کە لە هەڵدێرێکی زۆر بەس ڕاکەوتن نەخوارەوە لەوێ مێشکیان بکوژێت دەڵێ گوناهەکان ئاوا دەبێت بۆیە هەرگیز تووشی گوناه نابێت یعنی ئەو کەسانی کە دەڵێن گوناه نەکردنی پێغەمبەران و پیاوچاکان لەسەر ئەو ئەساسەیە لە ڕاستیدا گەڕاونەتە سەر تێوریشی سوقراتی سوقرات دەڵێ ئەگەر کەسێک بە تەواوی بزانێت فڵانە کارە خراپە بۆ خراپە و خراپورە خراپونەکەی لە تیدا نەکرد ئەو بۆ سوونەی سوقراتی لە فەلسفەی ئەخلاقی معاصردا سەردێڕێکی هەیە پێی دەڵێن ئێتیکەڵ ئینتەلەکچوالیسم یعنی ئاوەزخوازی ئەخلاقی ئاوەزخوازی ئەخلاقی لە فەلسەفەی ئەخلاقدا ڕێک ئەو قسەی سوقرات ئەگەر کەسێک هەڵێ کرد هەڵەکەی لەبەر هەڵێشی ئەخلاقی کرد هەڵەکەی لەبەر نەزانین لەبەر دەر ئاوەزخوازی ئاوەز ئاوەزخوازی نا ئەوانەی کە لایەنگریان لە سوپاس کردووە بەڵێ ئەو کەسانی نەقدیان کردووە ئەویان کردویانە زۆر جار ئێمە دیتومانە کەسێک سوور دەزانێت و کارە خراپە ما دیکە دەزانێ خراپە بەڵام دیکە ئەوانەی لایەنگریان لە سوقرات کردووە دەڵێن نا هەنگوو کە دەڵێن فڵانە کەس دەزانێ ئێمە قسەمان لەو دەزانێ هەیە چۆن دەزانێت ئەگەر زانینەکەی زانینیشی ڕووکەش و ڕواڵەتیە کەواتە نەگەیشتوتە ئاستی بیلێوینگی ئەوە ئێمە چاکتر بڵێ نازان ئەگەر گەیشتە ئاستی بلیوینگی هەرگیز ئەو کارە ئەگەر کردی دیارە زانینەکەی نەگەیشتوتەوە ئەو قسەیە ئێمە حتا ئەگەر ئەو قسەی سوقراتیش قبول نەکەین حقیقەتێکی تێدای ئەو حقیقەتە چیە ئەوەیەکە ئێمە شەرتی لازممان هەیە و مەرجی پێویستمان هەیە و شەرتی لازم و کاتمان هەیە مەرجی پێویست و تەواو ئێمە گەر ئەوەش قبول نەکەین کە زانیاری شەرتی لازم و کافی ژیانیشی ئەخلاقیە هەر نەبێ خۆ ئەوەی قبوڵ دەکەین زانیاری و مەعریفە شەرتی لازمی ژیانیشی ئەخلاقی ئەو کەسەی کە دەیهەوێ ئەخلاقی بژیت دەیهەوێ تووشی هەڵی ئەخلاقی نەبێ هەر نەبێ دەبێ هەندێک زانیاری هەبێ بەبێ زانیاری ئەمە ناکانی ژیانیشی ئەخلاقی من ئەو پەڕەکەی ئەوەیە لەوانەیە ئەو زانیاریەمان هەبێ بەڵام دیسان تووشی هەڵی ئەخلاقی بی ما زانیاریەکە مەرجی پێویست شەرتی لازمە ئەوەندەی دەتوانین بڵێن یعنی ئەگەر مخالفەتیش دەگەڵ سوقراتی بکەین هەر نەبێ دەتوانین ئەوەندەی موافقەت دەگەڵ بکەین کەواتە دێرە لە ئەخلاقیشدا زانیاری بێگدا زۆر معریفە سیناسەری ئاستی ئەخلاقی کەسێک یا جەماعەتێک یا میلەتێک ڕاستەوخۆ پەیوەندی بەچیەوە هەیە پەیوەندی بە سونەسەری ئاستی زانیاری ئەو کەسە یا ئەو خەڵکە یا ئەو میلەتە هەیە کەسێک یا جەماعەتێک یا میلەتێک کە لەباری معرفیەوە نەزان بن لەباری ئەخلاقیشەوە هەڵی زۆر گەورە وە بە پێچەوان کەسێک یا میلەتێک کە زانیاریان زۆر بێ ڕێژەی هەڵی ئەخلاقیان دێتە خوارد کەواتە مە دوتانی ئەو قسەی سوقاتی ئاوا کورت بکەینەوە هەندێک کەس پێ وایە لە نێو فەزیلەت ئەخلاقیەکاندا چەندین فەزیلەتەن ڕاستبێژی ڕاستگۆیی فەزیلەتێکە، ئەمانەتداری فەزیلەتێکە، خێرۆمەندی خێرخوایی فەزیلەتێکی دیکەیە. هەندێکیش پێیان وایە نا، فەزیلەتەکان ئاوا لە پاڵ یەک نین، بەڵکو لە درێژەی یەکتر دەن. ڕاستیشی عەرزیان پێکەوە نییە فەزیلەتەکان بەڵکو ڕاستیشی تووریان هەیە یانی چی ئەوانە دەڵێن ئەو کەسانی کە پێیان وایە فەزیلەتەکان ڕاستی عەرزیان پێکەوە هەیە بڕوایان بە فرەچەشنی فەزیلەتەکان هەیە فرەچەشنی تەنەوە بەڵام فەزیلەتەکان تەنەوەیان فڵانە فەزیلەتە هەیە فڵانە فەزیلەتە هەیە فڵانە فەزیلەتەشی مرۆڤی ئەخلاقی دەبێ هەموو ئەو فەزیلەتانە لە ناو خۆیدا کۆ بکاتەوە ئەما کەسانێکم دەڵێن نا فەزیلەتەکان فرەچەشن نین تاقەیەک فەزیلەتەیە ئەوانی دیکە هەمووی لەو فەزیلەتەوە لەدایک دەبن ئەتوێ لەو فەزیلەتە دەستەبەر بکەی فەزیلەتەکانی دیکەش خود بە خود دێن ئەو فەزی سۆقرات لە شێها دەستە بوو لە دەستەی دوومە لە تاقەیەک فەزیلەتە ئەو فەزیلەتش بریتیە لەسی لە معریفە ئەتوێ گەری پێ ئینسانی شێ ئەخلاقی هەموو فەزیلەت ئەخلاقیەکان وە دەستبێنی بڕۆ دوای زانین بکەوە هەندێک باسی دیکە لە فەلسەفەی سوقاتدا هەیە ئەمە مەجبورین ئەو باسانە بخەرتێنین بەڕاستی وەخت نامێنێت دەسی لەسەر بەحسی ئەفلاتون ئەرۆ بە ئەرزیکردن ئەفلاتون تابی سوقاتی بوو بابەتێکی زۆر گرنگ سەرنجی ئەفلاتونی بۆ لای خۆی ڕاکێشا ئەو بابەتە بریتی بوو لە پەیوەندی نێوان شتە جوزئیەکان و مەفهومە کولیەکان شتی جوزی چیە و چەمکی گشتی یا مەفهومی کولی چی ئێمە کە دەڵێن ئینسان یا مرۆڤ مرۆڤ چەمکێکی گشتیە گشتیانی چی گشتیانی شتێک کە میساقی بکرێ میساقی زۆری بۆ دابنین بکرێ میساقی زۆری بۆ گریمانە بکەیت ئینسان چەمکێکی گشتیە بۆ چونکە دەکرێت میساقی زۆری بۆ گریمانە بکەیت ئێ من هەژار هیوا حەسەن حوسێن مریەم تەجیز ئەوانە هەموو میسداقی چن میسداقی چەمکی گشتی ئینسان هەریەک لەوانە بۆ خۆیان جوزئی پاژەکین بەڵام چەمکی ئینسان چەمکێکی گشتی چەمکی دار چەمکێکی گشتی ئەمە هەر دارێکی ئەمە لە سروش دادەبینین دەتوانین ئاماژەی پێ بکەین دەتوانین قامچی بۆ ڕادێرین ئەوە شتێکی جوزیە کەواتە شتە جوزیەکان هەمویان میساقی چین میساقی مەفهومی شتەکان پرسیارێکی زۆر جدی کە بۆ ئەفلاتونی سازبوو ئەو پەیوەندی نێوان شتە جوزیەکان و مەفهوم گشتەکان چۆن چ شتێکە وا لەمە دەکا ئەمە بەو شتەش بڵێن دار بەوەی دیکەش بڵێن دار بەوەی دیکەش بڵێن دار خۆ ئەو شتە هەمان ئەو شتە نییە ئەمە سوورەوەی دەزانین ئەو شتەی دووەمیش هەمان ئەو شتەی سێوم نییە ئەزی شتێکە وا لەمە دەکا ئەمە بە هەمووان بڵێن دار ئەمە دەزانین ئەو ئینسانە دەگەڵ ئەو ئینسانی جیاوازی ئەو ئینسانش دەگەڵ ئەو ئینسانی دیکە جیاوازی بە ملیار ئینسان لە ڕابردوودا هەبوون ئێستا هەن و لە داهاتووشدا دەبن چ شتێک وا لەمە دەکات ئەو هەموو ئینسانە جۆرە و جیاوازانە جۆرا جۆرانە ئەمە بە هەمویان بڵێن ئینسان چ شتێک پێ خۆیان دەکات پەیوەندی نێوان چەمکی گشتی و شتی هاژەکی یا جزدی هەروەها پرسیارش دیکەشی پرسی ئەفلاتون کە ئەو پرسیارە ئەگەر دۆستان لێ بریان بێ پرسیاری سەرەکی فیلسوفانی پێش سۆقراتیش بوو فیلسوفانی پێش سۆقرات دەیانکوت لە شتە لە جیهاندا شتی متغیریش هەیە شتی سابتیش هەیە شتی بگۆریش هەیە شتی نەگۆریش هەیە ئەو فیلسوفانی پێش سۆقرات پرسیاریان دەکرد دەیانکوت ڕەسەنایەتی بە تەغییرە بە گۆرانە یا بە ڕاوەستان و سەبات ئەو پرسیارە بۆ ئەفلاتون شار دەبێژ ئەفلاتون نەیدەویست وەکو هەراکلیتۆس و پارمێنیدێسی جواب بداتەوە هەراکلیتۆس چی کوت کتی شتی سابت لە دنیای وجودی نییە هەرچی هەیە هەر گۆڕان شتە سابتەکان وەهم پارمێنی دێس بە پێچەوانە جوابی داوە کوتی گۆڕان لە دنیادا بوونی نییە ئەوەی هەیە هەر ڕاوەستان و سەبات ئەفلاتون دەیزانی هەم سەبات هەیە هەم گۆڕان هەیە لە جیهاندا دەویست تێزێک خاتە ڕوو کە دەو تێزەیدا گۆڕان و نەگۆڕان تەغیر و سەبات پێکەوە کۆبێتەوە وەڵامێکیش بۆ پرسیارەی ئەوڵە بدرێتەوە پرسیاری ئەوڵە چ بوو پەیوەندی نێوان چەمکی گشتی و شتی پاژەکی چۆن ئەفلاتون ئەو وەڵامانەی لە تێئۆری جیهانی فۆرمەکان یا جیهانی مەسۆل دابیتەوە جیهانی مەسۆل چێت پێش ئەوەی کە ئەمە تێوریەکەی ڕوون بکەینەوە شی بکەینەوە پێویستە وەکو خودی ئەفلاتونی کەڵک لە چیرۆکێک وەربگرین لە تەمسیلێک چیرۆکی ئەشکەوت تەمسیلی غاز ئەمە کە بتوانین جوان ئەو چیرۆکەی داڕێژین دۆستان زۆر چاک دەتوانن لە تێوری جیهانی فۆرمەکان ئاگادار ئەم بۆ ئەشکەوتێکی لەبەرچاو بگرن کە ئەو ئەشکەوتە دەنێو ئاژیدایە لە قوڵاییدایە زارکی ئەشکەوتەکەش لە دەرەیە کەسانێک لە دەرەوە دێن و دەچن ڕۆژ لە ئاسمانی دەدرەوشێ تیشک داوێ ئەو کەسانە دەزان و جیهان جیهانی شواقعە ئەو ڕۆژەش دەبێت هۆی ئەوەی کە ئەمە شتەکان ببینی ئەما کەسانێک لە نێو ئەو ئەشکەوتەدا هەن کە لەوەتی لەدایک بوون لە نێو ئەو ئەشکەوتەدا و لێو بەستراونەتەوە پشتیان لە زارکی ئەشکەوتەکەدایەوە ڕوویان لە دیواری ئەشکەوتەکەیدا لە نێوان زارکی ئەشکەوتەکەی و جیهانی دەرەوە دیوارێکی شێشراوە وەلێ ئاگرێک دایت ئەو کەسانی کە دێن دەستی لە زارکی ئەشکەوتەکەی بۆ نمونە هەندێک گۆزۆشتیان لەسەرشان و خۆ بە گۆزەوە دێ ببزی. تیشکی وانە، یانی سێبەری وانە دەکەوێتە سەر دیواری ڕووبەڕووی ئەشکەوتەکەی. ئەو کەسانەی کە لەوەتی لەدایک بوون هەر ڕوویان دە دیواری ئەشکەوتەکەی دابووە، دەنگی ئەو کەسانیان جۆرە دەبێت. ڕەنگەکەش هەر لەسەر دیواری ئەشکەوتەکە دەبێت. کەواتە پێیان وادە پێیان وایە ئەو سێبەرانە مەوجودی ڕاستەقینەن. ئەو دەنگانەش کە دەبیسن دەنگی شوێن دەنگی ئەو سێبران دەڵێ کەسێک ئەوەندە ئازایەتی هەبێ ئەوەندە وریایەتی و دوێنەی هەبێ کە زنجیرەکەی لە من دابڕێ ئاوەێک بداتەوە ئاوەێک بداتەوە ئەوەڵە چاوی بە شەوارە دەکەوێت چاو بە شەوارە کەوتن ینی بەو تیشکەی کە عادەتی پێنەگرتووە چاوی چاوی دەشوی ناتوانێت هیچ ببینێت کەمکەم کە لە حاڵەتی شەوارەبوونەوە دەردەکەوێت چونکە دیوارێکی شەیە لەوێ کەسەکان نابینێ ئەمە ئەو گۆزانەی کە کەسەکان هەڵیان گرتووە بۆ گۆزەکان دەکەون سەرەوەی دیوارەکە ئەوان دەبینێت لێرەدا گومانێک دەکەوێتە دڵی ئەو کەسەیە بەڵێ بەڕاستی ئەو سێبەرانێک کە من دەمدی لەوانەیە مەوجودی ڕاستەقینە نەبوو لەوانەیە ئەو سێبەرانە لە ئەنجامی ئەو مەوجوداتێکە لە دەرەوە هەن کەوتبوونە سەر ئەو دیوارێک بەڵا هەڵ دەستێ زنجیرەکەی لە ملی خۆی دادەڕنێ دەسێتە دەرەوە ئەما چونکە ئەشکەوتەکە لە قوڵدایە دەبێت لە ئەشکەوتەکەەوە سەرکەوی ئەو سەرکەوتنە ئاسان نییە زەحمەتی هەیە ئەوانە هەموو گشاڕیان هەیە بۆ هەندێک مەفهوم کە دوای دەبینی بۆ ئەو گشاران ئەو ئاماژان بەڵەکەوە دەر دەکەوێت دوای چاوی عادەت دەکا بە تیش و ڕووناکایی دەبینی ئەوانەی دیبووی هەمووی سێبەر بوو هیچیان مەوجودی ڕاستەقینە نەبوو کەسە واقعیەکان لە دەرەوە هەندێک گۆزیان پێ و هەندێک شمەشیان پێ و دێن و دەسوو پێکەوە قسان دەکەن و لە دنیایەکی ڕوون و فراواندا خۆرێکیش لە ئاسمان دەدرەوشێتەوە کە دەبێت هۆی ئەوەی کە ئەوانی یەکتر ببینن دەگەڵێنەوە سەر تێوریەکەی ئەفلاتون ئەفلاتون دەڵێ ئەو سیرۆکە سیرۆکی مەیە دەڵێ ئێمەی مرۆڤ لە ئەشکەوتێک دێت ئەو جیهانە ئەشکەوتێکە بوو ئەمە دار دەبینین ئینسانی دیکە دەبینین شێو دەبینین ئاسمان دەبینین خۆر دەبینین ئەوە شتە مادیەکان شتی غێری مادیش چاکە دەبینین خراپە دەبینین جوانی دەبینین ناحەزی دەبینین دادپەروەری دەبینین زوڵم و نادادپەروی نادادپەروەری دەبینین بەڵا ئەوانە هەموو لەو جیهانەدا ئەوانە سێبەر ئەسلەکانیان لە جیهانێکی دیکەدایە ئەمە ئەوانە لە فەلسەفەی ئەفلاتوندا یەک مانە فۆرم هەمان چییە ئایدیایە فۆرم و ئایدیا چن فۆرم و ئایدیا بوونەوەرە ڕاستەقینەکان کە بوونەوەرەکانی ئەو جیهانە هەمویان کۆپی ئەو بوونەوەران ئینسانەکانی ئەو جیهانی هەموو کۆپی و بەدەری و سێبەری ئەو ئینسانە ئەسلەیەکە لە جیهانی فۆرمەکاندا هەموو دارەکانی ئەو جیهانە هەموو چێوەکانی ئەو جیهانە هەموو دەریاکانی ئەو جیهانە هەمویان کۆپی و بەدەل و سێبەری هەندێک دار و چێ و دەریان کە لە جیهانی فۆرمەکاندا جیاوازی نێوان مەوجودەکانی ئەو جیهانە لەگەڵ مەوجودەکانی جیهانی فۆرمەکان یەک فۆڕمی ئینسان لێرەدا ئینسانەکان زۆر دوو مەوجودەکانی جیهانی ژووری تەواو و کامڵن ئەمە مەوجودەکانی و جیهانە تەواو و کامڵ سێ مەوجودەکانی جیهانی ژووری یا سەرو نەگۆڕن دوستان سەرز بن کەمکە وەڵامی ئەو پرسیارانە دەدرێتەوە کە ئەفلاتون لە سەرتاوە گەڵاڵێک پرسیارەکان سر و یەک پەیوەندی نێوان شتە جوزیەکان و چەمکە گشتیەکان چیە دوو چۆن دەتوانین هاوسەنگیەک لە نێوان گۆڕان و نەگۆڕان داساز ئەو کەمکەم دوستان ویان ڕوون دەبێتەوە لەو تێوریدا جوابی ئەوانە دەبێتەوە مەوجودەکانی جیهانی سەرەوە نەگۆڕن مەوجودەکانی جیهانی بەرەوە بەگۆڕ ئەو زانابوونەی ڕێژەی یانی چی یعنی ئەگەر لە پاڵ چەند کەسێکی دابنین کە لە خۆی کەمتر زانان ئەو کەسە لە چاوانە زانایە ئەمە هەر ئەو کەسە مقایسە بکەن لەگەڵ کەسێکی کە لە خۆی زۆر زاناترە ئیدی ئەو دەبی ئەو کەسەیە بە پێمان زانە ئیدی زانانیە لەسا ئەوەی دیکە نەزان یعنی لێرەدا چەمکی زانایی دەبێتە چەمکیشی ڕێژەیی نسبی چەمکی جوانیش هەراوە کەسێک لە بەرامبەر کەسێکیدا زۆر جوانە لە بەرامبەر کەسێکی دیکەدا ناوە تابلۆیەک لە بەرامبەر تابلۆیشیدا زۆر جوانە لە بەرامبەر تابلۆیش دیکەدا ناوە پارچە مۆسیقایەک لە بەرامبەر پارچە مۆسیقایشی زۆر جوان لە بەرامبەر پارچە مۆسیقایش دیکەدا بنەورەکانی جیهانی سەروو مطلقن ڕەهان ناکرێ بڵێ جوانتر کەمتر جوان یا زیاتر جوان جوان ناحەز ناحەز لەوێ زانا زانایە نەزان نەزان بوونەوەرەکانی جیهانی سەرو نائاوێتەن نائاوێتە غیر مختلف ئەمە بوونەوەرەکانی ئەو جیهانە ئاوێتن یانی چی ئەو شیکردنەوەیش پێویست ئەمە ئاماژە بۆ کەسێک دەکەین دەڵێن ئەو کەسە ئینسانە ئەمە خۆ هەربەتەنی ئینسان نیە ئەو ئینسانە پیاویش ئەمە هەربەتەنی پیاویش نیە ئەو پیاوە مامۆستای قوتابخانەیە ئەمە هەربەتەنی مامۆستای قوتابخانەش نیە بابی یەک دوو منداڵە ئەوانە هەموو پێکەوە ئەمان لە جیهانی فۆرمەکاندا ئەوانە جودان ئینسان بوون فقط میسالی شیرێک ئەو میسالێک تێکەڵ نی دەگەن میسالی پیاوبوون پیاوبوونیش میسالی شیرێک کە تێکەڵ نی دەگەن میسالی مامۆستای قوتابخانە بوون مامۆستای قوتابخانە بوونیش فۆرمێکی هەیە کە ئەو فۆرمە تێکەڵ نیە دەگەڵ فۆرمی بابی منداڵان بوون کەواتە جیاوازیش دیکە ئەوەی ئەوان نا ئاوێتن ئەوانە هەموو ئاوێتن جیاوازی دیکەشیان هەیە بۆ نمونە مەوجودەکانی جیهانی سەرەوە لە قەیدی زەماندا نین لە قەیدی مەکانیشدا نین ئەما مەوجودەکانی ئەو جیهانە هەم لە قەیدی زەماندا هەم لە قەیدی مەکاندا و ئاخرین جوداوازیان ئەوەیە کە ئەوان خۆبژیون قائیم بەزاتن ئەوانەی ئێرە خۆبژی و قائیم بەزات کەواتە ئەمە لەباری ئۆنتۆلۆژیکەوە لەباری هەستیناسیەوە لەباری بوونناسیەوە ئەگەر بمان هەوێت جیهانی ئەفلاتونی پلەبەندی بکەین بە چوار قات یا چوار تەبقە دەبین لەسەرەوەی هەمووان جیهانی فۆرمەکان قاتی یەکەم لە بوونناسی و ئۆنتۆلۆژی ئەفلاتونیدا جیهانی چیە یان جیهانی فۆرمەکان بۆ نمونە جوانی فۆرمی جوانی فۆرمی جوانی لەو دنیایدا نیە لە جیهانی فۆرمەکان ئەوە یەک قات یەک تەبقە قاتی دووەم چەمکی جوانیە چەمکی جوانی مەفهومی جوانی چەمکی جوانی چەمگەنی مەفهوم لە جیهانی چەمکەکان واو جیهانی چەمکەکان دنیای مەفاهیم بەس دێرەدا ئەمە چەمکی جوانیمان خاتی سێم یا طبقەی سێوم دینی سەر جیهانی شتەکان ئەو جارە مشتی جوانە بۆ نمونە دیمەنێکی سروش دەبینین دەبینی زۆر جوان یا گوڵێکی دەبینین دەبینی زۆر جوانە ئەو گوڵە جوانە ئەمە ئەو گوڵە ئیدی لەو جیهانەدا لە جیهانی سەرەوە دانی جیهانی شتەکان جیهانی شتە جوانەکان و دوایین قات قاتێک دەمێنێت دۆستان دەتوان مەزەندەی بکەن چ تەبەقەیەک دەمێنێت یو جوانە جیهانە جیهانی شتە مەحسوسەکان بوویت ئەوە جیهانی فۆرمەکانە ئەو جیهانی چەمکەکانە ئەو جیهانی شتەکانە چ دەمێنێت ئەو شتێکی بە عقل بگا ئەو جیهانی چەمکەکان ئەوانی هونەرمەندن ئەوان دەبی تەشخیص بدەن جیهانی بەرهەمە هونەریەکان لێرەدایە کە کەم کەم دەزانین ئەفلاتون بۆ ڕقی لە هونەرمەند کێشەی ئەفلاتونی لەگەڵ هونەرمەندان کێشەیەکی شخصی من کێشەیەکە لە ناخی فەلسفەکەی ڕاستە چاو دەگری جیهانی وێنەکان جیهانی وێنەکان جیهانی وێنەکان ئەمە لێرەدا ئەوجا تابلۆیشی نەقاشیمان هەیە ئەو تابلۆ نەقاشیە هەرچیە لاساییکردنەوەیە کە لە جوانی تەبیان ئەوە تا ئەوە تەبیعات لێرەدا بۆ خۆی جوانە دیمەرێکی جوانی ئەما لە تابلۆ نەقاشەکەیدا ئەو جوانیە لاسا کراوەتەوە کەواتە بەرهەمی هونەری بریتیە لە چی بریتیە لە لاسایی ئەو شتانەی کە دەواقعدەن ئەما شتێکمان لەبیر نەچێت خودی ئەو شتانی کە لە جیهانی واقعدا هەن ئەفلاتون کوتوی ئەوانیش بۆ خۆیان چنە ئەوانیش لاسایی ئەو شتانن کە لە جیهانی فۆرمەکاندا وانە کەواتە بەرهەمی هونەری ئەو فەلسەفەی هونەری ئەفلاتونی بەرهەمی هونەری بریتە لە لاساییکردنەوەی لاساییەکان بەرهەمی هونەری دووجار لاسایی واقع دەکات کەچی هونەرمەند شتی خۆی بە واقع نیشان دەدات کەواتە لە ڕوانگەی ئەفلاتون هونەرمەند فێڵبازش زۆر جێگای بۆ چونکە شتە لاساییەکەی لاسایی دووقاتەکەی بە واقع نیشان هەر بۆیە ئەو قسەی ئەفلاتونی زۆر بەرەبانگ ئەفلاتون دەیکوت هونەرمەندەکان دەبێ لە ئۆتۆپیا و شاری ئارمانی دەربکرێت کە هونەرمەندانە درۆزن ئەو هونەرمەندانە شتی خەڵک شتی لاسایی بە شتی واقع بە خەڵکی دەفرۆش دوای دەبینی ئەرستو لە بەرامبەر قسەیەدا لە بەرامبەر زۆرێک لە قسەکانی دیکەی ئەفلاتوندا دژکردەوە نیشان دەداوە بە دوای دەخاتەوە و بە شێوەیەکی دیکە پێناسی شتەکان دەکات جیهانی واقع لە ڕوانگەی ئەفلاتونەوە بریتی لە جیهانی فۆرمەکان ئێستا ئەفلاتون دەتوانێت لە ڕوانگەی خۆیەوە جوابی ئەو دوو پرسیارەکان بداتەوە پرسیاری یەکەم ئەو چ پەیوەندێک لە نێوان شتە زوزیەکان و مەفهوم گشتیەکان هەیە ئەفلاتون دەکوت مەفهومە گشتیەکان هەمویان لە چۆن لە جیهانی فۆرمەکان شتە جزئیەکانیش هەمویان کۆپی و سێبەری مەفهومە گشتی ئەو وەڵامی پرسیارێک وەڵامی پرسیاری دووە ئایا گۆران ڕەسەنە یان نەگۆڕان ئەفلاتون کی هەم گۆران هەیە هەم نەگۆڕان ئەما لە جیهانی سەرەوەدا لە جیهانی فۆرمەکاندا جیهانی فۆرمەکان جیهانی نەگۆڕان جیهانی ئێمە جیهانی گۆڕان ئەو ناسینەی شتە بگۆڕەکان دەناسێ ناسینەشی دروسترە یا ئەو ناسینەی شتە نەگۆڕەکان دەناسێ ئەفلاتون یەکوت ناسینی شتە نەگۆڕەکان ناسینی دروست گۆگە دەوێ شتەکان بناسن حەول منە شتەکانی ئەو دنیای بناسن حەول بدەن ناسینی شتەکانی ئەو دنیایی بکەن بە پردەبازێک بۆ پەڕینەوە بۆچی بۆ ناسینی شتەکانی جیهانی بۆمەکە ئێستا دەمان هەوێت لە خشتەیەکدا لە زەدۆلێکدا معریفەناسی و بوونناسی و جوانیناسی ئەفلاتونی پێکەوە کۆ بکەین ئۆنتۆلۆژی و ئەپیستمۆلۆژی و ئێستاتیکی ئەفلاتون ئەوانە چۆن پێکەوە کۆ دەبن ڕاستدا ئەگەر ئیزازت دی ئەمە ئەو خشتێک شش نووسینە سەر پرسیاری جناب چونکە وەڵامی پرسیاری شتێکی تێدایە هێشتا منەوە بەحس نەکردی لە بەرامبەر ڕۆژدا چ هەیە ئەگە ئەویش بەحس بکەم شتەکان هەموو کامل لە من دەتوانم بڵم ئەوە لە بەرامبەر سیدا و ئەوە لە بەرامبەر سیدا لە ئاستی بوونناسیدا ئاستی شناسی لە قاتی دووەم بن بۆ ئێستا وجوداتە ریاضی وەک چی وەک بۆ نمونە دوایە دێنە سەر وێنە شتەکان دار و بەرد و ئینسان شتەکان دوایە دێنە سەر چی دێنە سەر وێنەکە ئەو چوار قاتە ئەو چوار نهۆمە بە جوانترین شێوە سیستمی بوونناسی ئەفلاتونی شی دەکات یعنی کەسێک لەنگۆی پرسی هەستی ناسی ئەفلاتونی لەسەر سیدامزراوە بڵێن لەسەر ئەو چوار طبقەی دامزراوە بەبێ کەم و کۆری هەستی ناسی ئەفلاتونی ئەوە ئەمە ئەمە خەتێکی عمودی یا ئەستوری دەشێشینەوە ئەو بەری خەتەکەی باسیشی بوون ناسانێ ئەما لەو بەری خەتەکەی دەمانەوێ بەحسی معریفەناسی ئەفلاتونی چۆن جیهان چوار قاتە بۆ هەر قاتە شێوەناسینەکەیە وە چۆن هەر یەک لەو قاتانە هەر یەک لەو تەبەقانە لە تەبەقەی پێش خۆی کاملترە هەر ئاواش هەر یەک لەو ناسینانە لە ناسینەکەی پێش خۆی کاملترە ئەفلاتون دەڵێ ناسینی فۆرمەکان و ناسینی چەمکی فۆرمەکان ئەوە ناسینی ئەسلیە ئەوەی کە بە دروستی دەبێت پێی بڵێن ناسین بریتی نییە لە ناسینی شتەکان و ناسینی وێنەکان بریتە لە چی ناسینی فۆرمەکان و ئەو پەڕەکەی ناسینی ناسینی فۆرمەکان و ناسینی چەمکی فۆرمەکان ئەفلاتون دەڵێ ئەوە ناسین و معرفە ناسین و معرفە ناسینی ئەو دوو قاتێک ئەوەی دیکە ناسینی شتەکان و ناسینی وێنەکان ئەمە دەکرێت نێوی عقیدەی لەسەردا بنێت عقیدە لێرەشدا دیسان ئێرە ئەگەر بمانەوێ لە هەندێک زاراوە ئیسفادە بکەین کە ئەو زاراوانە هاوکات هەم ڕنگبوونی ئۆنتۆلۆژیکیان هەبێ هەم ڕنگبوون ئەپستمۆلۆژیک دەڵێن ئێرە ئەو دوو قاتە جیهانی معقولە جیهانی ئێستا کوردەکەشی دەنووسین جیهانی معقول معقول یعنی چی یعنی ئەو شتانی کە عقلانی بیریان لێ دەکرێتەوە ئەمە ئێرە جیهانی مەحسوسە جیهانی شتەکان و جیهانی وێنەکان چیە جیهانی مەحسوس جیهانی مەحسوس بۆ کوردەکەی کێشەمان نییە دەتوانین چدا بنین جیهانی بەرهەست بەرهەست یعنی شتێک کە بکەوێتە بەرهەست زۆری جوانی مەحسوس جیهانی بەرهەست بۆ مەعقولەکەی سزا بنین ئەمن بۆ خۆم وای بۆ دەستم ئەگە ئەوە بەرهەست بێ ئەویش بەرهزرە وانە بەرهزرینی شتێک بکەوێتە بەر ناسینی هزر هزرینی عقل کەواتە ئەوەش جیهانی بەرهزرە لەگەڵ بەرهەستەکەش چونکە هاو هاو ئاهەنگە بە بڕوای من دەستانە جێگای خۆی پێ ئەوە جیهانی بەرهزرە پێسپین پرۆسەیەکە. ئەمەش هەرگیز ناگەین بۆ ئاستی ئەمەش هەر بە ئاستی چدا ئەو ئینسانانەی توانن زنجیرەکانی ملیان بپسێنن کۆپەرەکەی لەگەر دەگەن ئاستی پێتوپین کەلک لە ئاوەز وەردەگرن ناگەنە ئاستێکی کە ئەوان بە تەواوی ئاوەزی بخەنە بەر ئاوەز بۆ معنایی کە دەفەرچەکەی ئەفلاتوی لێ بیخەنە بەر ڕکێکی خۆیان Thank you. دوایە دەگەینە لە بڕواش کەمتر ئیسە مەزەندە و گومان مەزەندە و گومان مەزەندە یا گومان دۆستانەگە لە بیریان بێ ئەمە لە چیرۆکی ئەشکەوتدا باسی ئەومان کرد شتەکانی دنیای دەرەوە چۆن دەناسرێن بەهۆی خۆرەوە خۆر هەیە لە ئاسمان دەدرەوشێتەوە ئەو شتانە بۆ دیار دەکەون ئەو کەسانی کە لە جیهانی دەرەوەن بەهۆی ڕووناکایی خۆرەوە دەتوان شتەکان بناسن کەواتە لێرە لێرە خۆر هەیە ئەمە کە دەیلێرێت ئاپیل ئاستی چیرۆکەکەی لێرەدا چونکە جیهانی مەحسوس بەرامبەرێکی لە جیهانی ماقولدا هەیە کەواتە خۆرەکەش دەبی هاوتایشی لە جیهانی ماقولدا ئەفلاتون دەڵێ لێرەشدا هاوتایەک هەیە ئەو هاوتایە بریتە لە گوت چاک چاکە خێر دەتوانین ئاوای تەرجمە بکەین چاک ئەمە چاک بە گشتیترین مانای خۆی زود فۆرمی هەموو فۆرمە بەگەمە نەمان کرد ئەو شتانی لەو دنیایان هەموو سێبەر و کۆپی هندێک شتن لە جیهانی فۆرمەکان لە نێو جیهانی فۆرمەکانیشدا هەموو فۆرمەکان بۆ خۆیان لە فۆرمەکەەوە وەرگیراوە ئەو فۆرمە بریتیە لە فۆرمی فۆرمەکان بریتی لە گوت تا خێر ئەو چەمکە لە فەلسەفەی ئەفلاتوندا زۆر نزیکە لە چەمکی خوددا لە نیزامە دینیەکان یەکدار ببین هەر بۆیە من ئێستا کەوانەیەشی چکۆڵە بکەمەوە و پەیوەندیشی نێوان فەلسفەی ئەفلاتون و مەسیحیەتیش باس بکەم دۆستان دەزانن فەلسفەی ئەفلاتون زۆری شوێن لەسەر مەسیحیەتدان زۆر زۆر کەس پێی وایە زۆرێک لە سەرکەکانی دینی مەسیحیەت وەرژیراو لە بۆچوونەکانی ئەفلاتون ئەوە ئەگەر گووت بێت ئەوە دەبێتە سان خۆ دەبێتە سامانە هەروەکو تەمسیلێک ئەڵبەتەوە مەسیحیەکان ئەو کاریان نەکردو ئەمە هەروەکو تەمسیلێک ئەگەر چاک یا گوت لە حکمی خوددادا بێ لە جیهانێکی نەدیاردا ئەو ئێمە ناتوانین بیبینین هاوتای ئەو خودایی لەسەر عەرز لە ڕوانگەی مەسیحیەکانەوە چێە مەسیح کوڕە کەواتە لە دینی مەسیحیدا ئەو گوودە بۆتە خوددا ئەو سانە یا خۆر بۆتە شێ بۆتە مەسیح یا بۆتە کۆر دۆستان دەقەت بکەن لە گوودی دیسان دڵە مەسیحەکانەوە کاریان نەکردو ئەمە بۆ جوانتە ڕوونبوونەوەی شتەکەی دێنە و کاری دەکەن لە گوودی ئۆیەکی هەڵگرن ئۆ چ دەمێنێتەوە گاز گوود بۆچە گاز گوودی فەلسفەی ئەفلاتون بۆتە گادی دینی مەسیحیەت لە سان کە خۆرە یوەکەی هەڵگرن بیکەن ئۆ دەبیتە چی دەبیتە سان سان چیە کۆر کە مەسیح کوری خدای لە ڕوانگەی مەسیحیەکان ئەو بازی زمانی ئێمە ئەو کای زمانی ئێمە کەمان ئەمە ئەو هاوتادانانە ڕاستە ئەوە دوو دووسان هێندێک چەند کردە فەلسفەی ئەفلاتونیدا گا دووسان هاوتای وانن لە دینی مەسیح زۆر سەر ئێستا دەتوانین کاخەبەر جارێکی دیکە ڕوودا چیرۆکەکەی بکەین بڵێین ئەو کەسانی کە لە ئەشکەوتەکەدا بەند کراون بریتین لە زۆرایەتی ئینسانەکانی وزی ئەو کەسەی کە ئەوەندە ئازایە ڕووی وەربسوورەوە نەترسێت و دوایە زنجیرەکان لە ملی خۆی دابڕنێ ئەو کەسە کەسێکە کە ئازایەتی بیرکردنەوەی هەیە بۆ ئەفلاتونی ئەو کەسە سوقات سوقات دۆستان دەزان حاکمە کرا و دوای ئەعدام کرد کوشتیان سوقاتیان کوشت سۆنیەتی کوشتنی سوقات هەمیشە دەمێشکی ئەفلاتونی دامابوو هەتامێت سوقات مامۆستای ئەفلاتونی لەو چیرۆکەیدا لە ڕوانگەی ئەفلاتوونەوە ئەو کەسەی کە زنجیرەکەی لە ملی دەپسێنێ و ئازایەتیەوە پەیدا دەکا بچێتە جیهانی دەرەوەی پەشکەوتەکە سوقراتە فیلسوفە بە شێوەیەشی دۆزی سوقراتە بە شێوەیەشی گشتی فیلسوفە تەنگ و چەڵەمەی وەسەرکەوتن لە هەورازی ئەشکەوتەکەی بریتە لە تەنگ و چەڵەمەی فکرکردنەوە و فێربوون وێنەکان بریتین لە ئەو سێبەرانەی کە دەکەونە سەر پشکەوتەکەیت ئەو پیش و پێی کە دەتوانێت مەفهومەکان لە ذهنی خۆیدا پێناسە بکە و ئەو ئازایەتی پەیدا کردو لە جیهانی ئەشکەوت و دەرکرێت توانیوەتی چەمکی فۆرمەکان بناسێت شتەکانی دنیای دەرەوەش بەڕاستی و شتە واقعیانی کە دەسیرۆکەکەی داواقعین هەڵبەتە ئەو شتانی دەسیرۆکەکەی داواقعین بریتە لە فۆرمەکان ئەدی شتەکان هاوتایان چییە ئەو گۆزانەی کە خەڵکەکە هەڵیگرتوون ئەوانە بەڕاستی ناڕادێک واقعەتیان واقعەتەکان لە بەرەوەی کە هەن ئەما هیچ سەر بەخۆیان خەڵکەکە کە دێن و دەچن گۆزەکانی لەگەڵ خۆیان دێن شتەکانیش کریتین لە ئەو گۆزان کە تاڕادەیەکی واقعەتیان هەیە بەڵام واقعەتەکەیان زۆر قوی نییە حرەکەتەکەیان ڕاوەستانەکانی خۆیان نیە ی حرەکەت و ڕاوەستانی و کەسەیە کە گۆزەکانی لەسەرشانی خۆی قەڵ کەواتە دەزانین بۆچی ئەفلاتون فەقی لە بنەبوونیان لەباری بوونناسیەوە لەباری بوونناسیەوە بەرهەمی هونەری دەکەوێتە نزمترین ئاستی گونناسانە و ئەو ناسینەی ئەو ئەو ناسینەی کە بەهۆی و بەرهەمی هونەری دەناسرێت نزمترین شێوەی ناسی کەواتە هونەرمەندەکان سروشتیە لەو شێوە تێفکرینەدا جێگای شێتوێن کاتێکی زیاتر نەماوە کە سنزەر بەحسی سێ بابەتی سەرەکیمان کرد بابەتێک ئەوە بوو کە سوقرات چی ڕاست ئێمە دەبێت حقیقەتەکان ڕاستی ئەما هەموو حقیقەتەکان وەکو یەک گرنگی گرنگترین حقیقەت بریتە لە حقیقەتی ئینسان هەر بۆیە سوقرات دەتوانین بڵێین دەستپێکەری فەلسفەی ئەگزیستەنسیالیست بابەتی دووەم عقلانی تێڕەخنەگرانە بێت سوقرات دەکرد ئێمە ئەگەر بزانین لە شودا بۆچوونەکانمان کەمە کۆری هەیە ئەو بۆ خۆی دەکرێ بڵێن لە پێناوی گەشەی معرفیدا هەنگایەک پەندەرۆ پێش بڵێنەوە بابەتی سێوم ئەوە بوو سوقرات دەکرد معرفەت بریتیە لە فەزیلەت بریتیە لە معرفەت کەسێک کارشی خراپکە لەبەر ئەوەیە کە نازانێت بۆیە ئەگەر بزانێ بەڕاستی کارە خراپەکە ناکرێت لە بەحسی ئەفلاتونیدا بەحسی ئەومان کرد ئەفلاتون دوو پرسیاری زۆر سەرشی بروژان پرسیارێک ئەو بوو کە چ پەیوەندیەک لە نێوان شتە جزئیەکان و مەفهومە گشتیەکان هەیە پرسیارێکی دیکە ئەو بوو کە چ پەیوەندیەک لە نێوان شتە بگۆڕەکان و شتە نەگۆڕەکان هەیە بۆ وەڵامدانەوە بەو پرسیارانە تێۆری جیهانی فۆرمەکانی داڕشت بۆ جوانتر ڕوونکردنەوەی تێۆری جیهانی فۆرمەکان تەمسیلێکی داهێنا کە بریتی بوو لە تەمسیلی ئەشکەوت چیرۆکی ئەشکەوت لە جیهانبینی ئەفلاتونیدا جیهان چوار تەبەقەیە تەبەقەی ئەوەڵ یا قاتی یەکەم جیهانی فۆرمەکانە قاتی دووەم جیهانی چەمکی فۆرمەکانە قاتی سێم شتەکانی ئەو جیهانەیە قاتی چوارەمیش وێنەکانە و بۆ ناسینی هەر کام لەو قاتانە شێوە ناسینێک هەیە بۆ ناسینی فۆرمەکان ئاوەز دەکار دەکرێت یا عقل بۆ ناسینی چەمکی فۆرمەکان پێفکرین دەکار دەکرێت بۆ ناسینی شتەکان بڕوا دەکار دەکرێت بۆ ناسینی وێنەکان مەزەندە و گومان دەکار دەکرێت ئەگەر ساختارگەرایی ئاوا تاریخ بکەین بڵێین ساختارگەرایی تێزی سەرشی پێکهاتەخوازی یا ساختارگەرایی یا ئەستراکشرالیسم بریتە لەوەی بڵێن ئەو فرە چەشنی و ئەو تەکەسوری ئەمە دەیبینین هەموو دەگەڕێتەوە سەر هەندێک ئاستی مانایەکەی زۆر بەردووە حقیقەتی زۆر خۆی دەبێت ئەو جوری کە ئەفلاتون تعریفیەکە ئەوەی ئەمە لە پێش فەرزەکانی زێهری خۆن خۆمان دەبوویمان بە مەفهوم شەخلاقی تعریف ئەو خوێندنەوەی کە ئەفلاتون لە گودی هەبوو خوێندنەوەیشی ئەخلاقی ڕوت نەبوو گود مانایشی ئەخلاقیش دەبێتەوە بێگومان بەڵام لێرەدا بەرهەکە بەرهەک بەشێک سەرکرد ئەوەی تریخەن و شتانی کە لەبەر وەرو یەکان سیمای پێکەوە ئەوسانی ئەو قسەی جەناب ڕاست ئەما شتێکمان لەبیر نەچێت ئەمە ئەوڕۆ نەگەیشتنە ئەرستوی چەمکی وەک ماهیەت و وەکو زات و وەکو جەوهر و ئەوانە و جیاوازی نێوان وجود و ماهیەت و ئەوانە هەتا زمانی ئەرستوی زۆر چەمکی ڕوون نەبوو لە زمانی ئەرستویدا ئەوانە زۆر ڕوون بوون ئەمە ئێستا ئەگەر بمانەوێت با زانیاری ئەوڕۆ بەعسی جیاوازی نێوان فەلسفەی پەرست و فەلسفەی ئەفلاتون و سوقراتی بکەین و قسەی جەناب ڕاست ئەما خودی ئەفلاتون ئەوانەی نەدەکرد چونکە ئەو دەمی هێشتا ئەو چەندکانە گەڵاڵە نەکراوە لە زمانی ئەرستو دوای ئەرستو بکە چەندکانە گەڵا بکە هەندێک بۆ چوونەما لە باو باپیرانەوە پێمان گەشت هێن هەندێک خو خدە و عادەت و نەریت لە باو باپیرانەوە پێمان گەشت سوقات دەڵێت چێتەوە بۆ چونانە وەربگرین لەسەر ئەساس ئەو نەریتانە ژیان ببێت ژیانەکەت ڕەسەن نیە بۆ چونکە تاقیکراوە نیە ئەتو تا تاکی بۆچونەکان کە وەردەگری بۆچونەکان دەبی لە مێشکی خۆتدا هەڵشێوی زانی ئەو بۆچونانە بۆ ئەوە دەبن وەکو بۆچونی خۆت بەرگریان لێ بکەیان ئەبێ وەشی ئەوە ببن کە بەرگریان لێ بکەیت کەواتە لە جێی خۆیان دانێ و بیکە بە بۆچونی ئەگەر وابی ئەو بۆچونە تاقی کراوەتەوە ئەگەر ئەو پێش بینانەی قبول بکەین بڵێ ئەوشمان قبول کردووە کە گەشتن بۆ گەشتنی تەواو دەست بەسەرداگرتنی تەواو بەسەر ئەو دنیایدا مەحاڵە کەواتە معرفی تەواویش مەحاڵە ئەما مەسلەی گەوەیە کە ئەمە دەتوانین پێشگریمانەکان لە پرسیاران بگرین ئایا ئەو دەکرێت بڵێ بۆچوونی هەبوونی جیهانێک واوەی جیهانی مادە کە نێوی جیهانی فۆرمەکانی لەسەردار بن بۆچوونیش ماقولە لە ئەساسدا بە پێشەوەی کە ئەو پرسیاری گەندێک گۆڕەکە ئایا دەزانین لەبارەی مەعریفە ناسیەوە بگەینە ئاوەز ئەو پرسیارە بوون ناسانەی بینی گۆری ئایا فەرزی جیهانی فۆرمەکان فەرزیشی ماقولە ئەمە ئەوڕۆ بە فەلسەفەی ئەوڕۆ لە عینی ئەوڕۆ دەتانی بەرگری لەو تێۆریە ناسانەیەکەیان بەساز بە ئەو پێشگریمانەیە چۆتە ژێر پرسیار لە خودی ئەو گریمانێش ناکراوە ئەمە ئەمە باسی ئەوشمان کرد مەوجوداتی زیانی فۆرمەکان هەر یەکدان چەندین نمونە لە یەکش دوو جوری نیە کەسێتی دەتوانی هەزاران دایرە فەرز بکەیت ئەوان زۆر وڵا ئەوان حاڵەتەشی بینابینیان هەیە چونکە حاڵەتەشی بینابینیان هەیە ئەمە دەیانهێنینە نێوان جیهانی فۆرمەکان و جیهانی شتەکان ئەو جیهانی مەوجوداتی ریاضی وڵا جیهانی مەوجوداتی ریاضی چونکە